بەهانە مەهێنەرەوە، سادەترین ڕێگە بۆ نەگۆڕان بەهانە هێنانەوەیە، بۆ ئەوەی بیسەلمێنی کە پێویست نیە ڕاهێنانەکانی بەرزکردنەوە باوەڕبەخۆبوونت ئەنجام بدەی ئەتوانی ئەوەندە بەهانە بهێنیتەوە کە بۆت ناژمێردرێ سادەترین و باوترین بەهانە کە ئەتوانێ لە بەرامبەر هەر گۆڕانێکدا بیهێنیتەوە ئەوەیە من هەر لە خۆمدا وام من بەم جۆرە گەورە بووم و تا دوایی یان من زۆر جار ویستوومە بگۆڕێم بەڵام نەکراوە تایبەتمەندیە باشەکان هەموویان بەدەست هاتوون. باوەڕبەخۆبوونیش تایبەتمەندێکی بەدەست هاتووە. ئەگەر تۆ وا بیر ئەکەیتەوەو هەندێک کەس لە خۆیانەوە باوەڕبەخۆبوونی بەرزیان هەیە زۆر لە هەڵە دایت. باوەڕبەخۆبوون لە منداڵیدا زیاتر لە لایەن خێزان و ماڵەوە دواتر هەمووی لە لایەن خۆمانەوە بەدەست دێت و گەشە دەکات. تۆ ئێستا توانی بە ئاسانی ئەم تایبەتمەندیانە لە خۆتدا پەروەردە بکەیت لە ماوەیەکی کورتدا. باوەڕبەخۆبوون تایبەتمەندی زۆر باشە، ئێمە و چوار دەورمان هەمیشە ئەو کەسانە ستایش ئەکەین کە باوەڕ بەخۆبوونیان بەرزە، لە بیرت نەچێ کە هیچ کەس تایبەتمەندی زاتی و خۆییەکان ستایش ناکا، بۆ نموونە کەسێک ستایش ناکەن لەبەر ئەوەی چاو و گوێی هەیە یان ئەتوانێ نان بخوا، ستایش تەنیا بۆ ئەو تایبەتمەندیانەیە کە مرۆڤ بە هەوڵ و کۆششی زۆر لە خۆیا دروستیا ئەکات و گەشەیان پێ ئەدا، خوێندن، زانیاری و خوێندنەوە، ویست و ورە و ڕێکوپێکی، ڕەوشت بەرزی، باوەڕبەخۆبوون و تایبەتمەندی لەم چەشنە هەمیشە جێگەی ستایشن و تۆ زۆر جار ئەوەت دیوە. باوەڕبەخۆبوون لە مناڵیدا نییە، تۆ لە مناڵیدا زۆر لاواز و بێ ئیرادە و پەیوەستی بە کەسانی ترەوە، دوای ساڵێنێک وردە وردە سەربەخۆیی وەرئەگری تا لەسەر پێی خۆت ئەوەستیت و باوەڕبەخۆبوونیش بریتیە لە پشتبەستن بە تواناکانی مێشک و هۆش و جەستە کە خوا پێی داویت. کەوابوو باوەڕبەخۆبوون پەیوەندی نیە بە چین و بۆماوەییەوە. ئەگەر تۆ شەست ساڵیش باوەڕبەخۆبوونی خۆتت سەرکوت کردبێ، ئەتوانی باوەڕبەخۆبوون لە خۆتا دروست بکەیت و گەشەی پێ بدەیت. باوەڕبەخۆبوون تایبەتمەندیەکە کە هەر کەس لە هەر و مەرجێکدا و لە هەر تەمەنێک و هەر کۆمەڵگایەکدا ئەتوانێ لە خۆیدا دروستی بکات. لە کاتی خوێندنەوەی ئەم پەرتووکەدا ئەگەر بە هەر چەشنێک ڕاهێنانەکان ئەنجام نەدەی ئاگادار بە کە خەریکی بەهانە بۆ زەینی خۆت ئەهێنیتەوە، من بەو جۆرەم، من ناگۆڕێم، من چیتر دروست نابم و تا دوایی. ئەمەش واتە خۆت بە بێ توانا لە قەڵەم دان. لە بیرتان بێ کە تەنیا کەسانێک خۆیان بێ توانا دائەنێن کە ئەیانەوێ سەرنج و بەزەیی خەڵکان بۆ خۆیان ڕاکێشن. بەهانە مەهێنەوە، بەهانە مەگرە و هەر ئەمڕۆ دەست بە کار بە. بەهانە هێنانەوە باوەکان، یەکەم، تەندروستیم تەواو نییە، دووەم، زۆر زیرەک نیم، سێیەم، زۆر پیر یان زۆر لاواز، چوارەم، ئاخر بۆ من جیاوازە، پێنجەم، بێ شانسی وازم لێ ناهێنێت. ئەگەر بەهانەت تەندروستی باش نییە، باسی نەخۆشیەکەت مەکە، نیگەرانی نەخۆشەکەت مەبە، شاد بە بەوەی کە تا ئەو کاتە ئەو ڕاددەیەش تەندروستی بە خۆت بڵێی سوان باشترە لە شکان ئەگەر بەهانەت هۆشتە، هۆشی خۆت بە کەم دامەنێ، لەبارەی هۆشی کەسانی ترەوە زیادەڕۆیی مەکە، دڵنیا بە توانایی بیرکردنەوە گرنگترە لە توانای لەبەرکردن، بۆچوونەکانت زۆر گرنگترن لە هۆشت، ئەگەر بەهانەت تەمەنتە لەسەر تەمەنت گەشبین بە لە هەڵەکانت بە باشی سوود وەرگرە، ئەگەر پیریت بیر لەو تەمەنەی ماوتە بکەرەوە هەڵەکانی داهاتوت بۆ ئەو کارانە تەرخان بکە کە بەڕاستی ئەتەوێن ئەگەر بەهانەت خاڵەکانی چوار و پێنجە کاتێ هەر شتێ تەنانەت شێی هەوا هۆیەکی هەیە خۆ شانس و بێ شانسی ئیتر واتا چی هۆکەی بدۆزەرەوە و هەوڵ بدە چارەی بکەیت ئەم بەشەش بە کۆتا هات.